الصلاة والسلام علی سیدنا و حبیبنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز بە بۆنەی نزگبوونەوەمان لە جەژنی قوربانی پیرۆزەوە کە تەنها ڕۆژی بەیانی کە ڕۆژی شەممەیە و ڕۆژی عەرەفەیە ماوێتی بۆ جەژنی پیرۆزی قوربان ان شاء اللە لە خزمەت قورئان و فەرموودەکانی پێغەمبەردا صلی اللە علیه وسلم ئاماژەیەک بە گەورەیی ڕۆژی عەرەفە و بە گەورەیی قوربانی کردن و مەراسیمی حەج کە ئێستا حاجیەکانمان لە حەجن و ئاخر ڕوکنێک کە ماویانە بەیانیە کە دەچن بۆ کێوی پیرۆزی عەرەفە ان شاء اللە هەمووتان ئاگاداری ئەوە بن بە پشتیوانی خوا کە ڕۆژووی بەیانیتان لە دەست نەچێ هەموو کەسێک ماڵ و منداڵی خۆی ئامۆژگاری بکا فرسەتێکی گەلێ زێڕینە کاتێکی گەلێک گەوهەرینە وەختێکە کە ئینسان تینوو برسی نابێ و ڕۆژگار کورتە ئەو گەورەییە بەدەست بێنین کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی صیام یوم عرفە احتسب علی اللە ان یکفر السنە الماضیە والباقیە، ڕۆژووگرتنی ڕۆژی عەرەفە ئومێدەوارم خۆشەویست فەرمووی ئومێدەوارم خوای گەورە بیکات بە سڕینەوەی گوناهەکانی ساڵی ڕابردوو و ساڵی داهاتوو ساڵی ڕابردوو ئەو گوناهانەی لە بەینی خۆت و پەروەردگارا کردووتن و پێت نەزانیون خوا لێت خۆش دەبێ و ئەوەندە ئیستیقامە و دامەزراوی بەرەکەتی ئەو ڕۆژوە دەچێتە ناخ و دڵتەوە ئیشاڵڵا لە ساڵی داهاتوودا لە گوناهەکان بە دوور دەبی لەبەرەوەی هیچ ئینسانێک ئەوەی نەخۆش نەبێ و ئەوەی عوزرێکی تەواوی شەرعی نەبێ حەق وایە ڕۆژی پیرۆزی عەرەفە کە بەیانییە لە دەستی خۆی نەدا زۆر دوعا بکەن لەو ڕۆژە پیرۆزەدا، ڕۆژی عەرەفە ئەو ڕۆژەیە کە خوا بە چاوی ڕەحمەت تەماشای سەر ئەم زەویە دەکا و هەر کەسێ لەو ڕۆژەدا لێی پاڕێتەوە خوای گەورە مەئویسی ناکا ان شاء اللە ئیماندارانی بەڕێز دینداری چەند جۆرێکی هەیە. ئەو خەڵکەی کە ئێمە دەیبینین ڕوو لە خوایە و موسڵمانە، سێ قۆناغی دینداری هەیە، قۆناغی یەکەم قۆناغی تەقلیدییە، پێ دەڵێن دینداری تەقلیدی، دینداری چاولێکەرانە، کەسێ لە مناڵییەوە چاوی لێبووە باوک و دایکی نوێژی کردووە و ئەویش نوێژ دەکا، چاوی لێیە خەڵک دەچێ بۆ جومعە لە گەڕەکەکەیا ئەویش لەگەڵیانا دەڕوا، چاوی لێیە خەڵک قوربانی دەکا ئەویش حەیوانێک سەر دەبڕێ، بەڵام ئەم دیندارییە نەچۆتە ناو ناخەوە، بۆیە ئەم دیندارییە مەترسیدارە. ئێمە ئەهلی ئیسلاممان زۆرە، بەڵام بەداخەوە چاولێکەرە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، زەمەنێک دادێ موسڵمانانی ئوممەتم یەکجار زۆر دەبن، ئەو کەفەی کە لەسەر دەریایە، یان هیچە یان پووچە، هەر بڵقە، بڵقەکە کە نەما ناوەکەی پووچە، کە نەما هەر هیچ نامێنێتەوە. فەرمووی ئیسلام بە ئەهل زۆرە، بەڵام ئیسلامێکی پووچە، یانی چاولێکەرە، ئەبینی کابرا لە یەک توپڕا جاری وایە مناڵەکەی نەخۆش دەبێ واز لە نوێژکردن دێنێ. ئەوە ئیمانی عارفان و خواناسانی ڕاستەقینەیە. ئەوەی ئینسان واز لە هەموو عەشقێکی دونیایی دێنێ عەشقی خالیقەکەی دەبێ. ئا لەوێدایە کە پیرەمێردی شاعیر دەڵێ، با وجودی عەشقت پیاو ئەسووتێنێ، کەڵکی خواردنی خۆشی نامێنێ. قەیناکا ئیتر هەرچی خۆش ناخۆم، تەنیا مەیلێکی خۆت بنێرە بۆم. ئەوەندە ئینسان وای لێ دێ بیر لەم سەر زەوێ ناکاتەوە بەس بیری لای خوایە بەس دەڵێ خوایە تۆ لێم ڕازی بی بە چاوی ڕەحمەت تەماشام کەی ئیتر ئەوەی تری هیچ نیە ئەم ئیمانە شهودیە گەلێک گەورەیە بۆیە کاتێ عارفان و خواناسان بە لەتێ نانی جۆ و پەرداخێ ئاوەوە ئەو ڕۆژەیان کردۆتەوە و شەویان کردۆتەوە ئەوە پێ خۆریان بۆ لەسەر سفرە و سینی وتویانە وەڵڵایی ئەم خۆشبەختیەی ئێمە تێیدا دەژین دەترسین پاشاکان پێی بزانن و بێن لێمان بستێنن. بۆیە کاتێک کە گوناهێکیشیان کردووە تووشی بێ شەرعیەکیش بوون وتویانە خوای پەروەردگار من ئەم بێ شەرعیەم کرد وەڵڵاهی ئی ئەوە نیە کە بێ فەرمانی تۆ بکەم نەفسم بەسەرما زاڵ بوو لێم ببوورە فەرمویانە خوایە بشم خەیتە جەهەنەمەوە من هەر تۆم خۆش دەوێ چونکە لە مقابیلی بەهەشتا ناتپەرستم. چونکە وەکو خالقێک تۆ دەپەرستم، بەهەشت و دۆزەخەکەیم هەر لەبیر چۆتەوە کە چۆنە. بەڵێ خۆشەویستان، ئەم ئیمانە شهودیە لەم بەرە جەژنانەدا باس دەکرێ، یاد دەکرێتەوە، دەچینە ماڵێکەوە، دەچینە خزمەت خێزانێک کە ئەم ئیمانەی دەرەجەی سێیەمیان هەبوو، ئیمانەکەیان چاولێکەری نەبوو ئیمانەکەیان ئیستیدلالیش نەبوو بە بەڵگەوە بگەڕێن بزانن بەڵگەکەی چیە ئیمانەکەیان شهودی بوو واتە تەسلیم بوونی عەقڵ و ویژدان و دڵی خۆیان بە خوای رب العالمین مهم وەیە خوا وابفەرموێ خێزانێکی کەم خێزان پیاوێک ئیبڕاهیم ژنێک هاجەرە مناڵێکی ساوە ئیسماعیل ئەم خێزانە بەڕێزە خوای پەروەردگار بە دوو شتی زۆر گەورە تاقی کردنەوە دوو شت کە ئینسان حیکمەتەکەی هەر هیچ تێناگا لەو زەمەنەدا، بەڵام بەبێ چەند و چوون یەکسەر تەسلیمی بوون. خوای گەورەش ئاوڕی بە ڕەحمەتی لێ دانەوە و ئاوا ناوی زیندوو کردن کە دوای ئەو هەموو هەزار ساڵانە ئێستا ئێمە یادیان دەکەینەوە. ئیبراهیم، سەلامی خوای لەسەر بێ، پێغەمبەری خوایە، باوکی پێغەمبەرانە و یەکێکە لە پێغەمبەرانی ئولولعەزم. ماڵی لە فەلەستینە. خوای پەروەردگار بە وەحی جوبریل دەنێرێتە خزمەتی، ئەی ئیبڕاهیم پێخۆرێک بپێچەوە، کوندەیەک ئاو هەڵگرە، حوشترەکەت ئامادەکە، لە فەلەستینەوە بەڕێکەوە، بۆ کوێ بەڕێکەوەم ئەی پەروەردگار، بڕۆ بۆ ئەو شوێنەی کە خوا ئەمرت پێدەکا، کە جوبریل ڕێنماییت دەکا، بڕۆ بۆ مەککە، مەسافەیەکی یەکجار زۆر دوورە ئینسان بە سارە وەڕز دەبێ بە تارە وەڕز دەبێ ئەبێ ئەو مەسافەیە بە پێ ببڕی بە سواری وڵاخ مناڵەکەت بار کەی و بڕۆی یەک مناڵی تاقانەی هەیە ئەوەی کە دەڵێن لە گەلێک مامۆستای ئاینیم بیستووە وەڵا سارا خاتوون حەسوودی بە هاجەرە خاتوون بردووە و وتوویەتی تۆ مناڵت هەیە و من نیمە دەبێ لەبەر چاوم دووری خەیەوە بەڕێزان ئەمە ئیسڕائیلیاتە ئەمە قسەی جولەکە و خوانەناسانە، خێزانی پێغەمبەران وانەبوون، سارا خاتون هەرگیز حەسودی بە هاجەرە خاتون نەبردووە، چونکە ئەگەر دڵێک حەسادەتی تێدابێ خوا ڕەحمەتی خۆی بە سارا نابارێنێ، ئەها لە تەمەنی هەشتا ساڵ بەرەو ژورا خوا ئیسحاق بە حەزرەتی سارا خاتونیش دەبەخشێ. نەخێر ئەوە درۆیەکی ئاشکرایە ئەگەر خەڵکێک بەناوی دینەوە بیکا بە ئەمری خوا بۆ حیکمەتێکی شاراوە ئەی ئیبڕاهیم هەستە هاجەرە لەگەڵ ئیسماعیلی کۆرپەدا لە فەلەستینەوە بەرە بۆ مەککە بە جێیان بێڵە دواتر بگەڕێوە بۆ لای سارا خاتوونی خێزانت دوو خێزانی هەبووە مەسافەیەکی دوور شوێنێکی چۆڵ نافەرمێ بیبە بۆ ئاوەدانیەک ئەبێ ئەو شوێنە چۆڵ بێ نەک ماڵێک تاقە یەک بەشەریشی لێ ناژی نەک کانیەک دڵۆپە ئاوێکیشی لێ نابێ، نەک باران زۆر بە کەمی بارانی ساڵیشی بە سەرا دەبارێ، نەک میوەی لێ نیە هەر درەختیشی لێ نیە تا سێبەرێکی بۆ بکا و کەپرێکیان بۆ بکا. لمێکی سوور و ساقوت لە نێوان چەند تەپۆلکەیەک و شاخێکە. ئەو شوێنە مەککەیە. کەسی لێ ناژی، ئیبڕاهیم لەوێ دایان نێ. پاشان دەبێ بەجێشیان بێڵی. ئەبێ بەجێشیان بێڵی. دانێ لەوێ خۆشت بگەڕێوە بە تەنها بەجێیان بێڵە. ئەمە ئەگەر ئینسان ئیمانەکەی لە لووتکەدا نەبێ چۆن تەحەمولی ئەوە دەکا؟ بڵێ خوایە جا بۆ؟ جا ئەمە حیکمەتی چییە؟ جا ئەمە بۆ وام لێ بێ؟ نەخێر ئیبڕاهیم دەفەرمێ ئەی پەروەردگار ئەمری تۆ لەسەر سەر و سەرچاوم. مادام وا تۆ دەفەرمووی ئەمری تۆی بەسەرە من دڵنیام لەوەی ئەم کارە بێ حیکمەت نییە. بۆ خوای پەروەردگار ئیبڕاهیم بچێ بۆ مەککە ئەی بۆ نەچێ بۆ شارێشکە چونکە یەکەم چەقی زەویە دووەم کەعبەی پیرۆز ئەو تاقە شوێنەیە لەم سەر زەویەدا ساڵی دوو جار سێبەری نامێنێ چونکە تیشکی ڕۆژ ڕاستەوخۆ لە سەری دەوەستێ هێڵی ئیستیوایە تاقە شوێنێکە لەم سەر زەویەدا یەک نیو سانتین و میلیمێکیش سێبەری نامێنێ ساڵی دوو جار سێیەم، وشکترین شوێن، بێ ڕسقترین شوێن، بێ ئاوەدانترین شوێنی ئەم سەر زەویە بووە لەو زەمەنەدا. هەموو شوێنێک خێمەیەک مەڕدارێکی لێ بووە، مەکە کەسی لێ نەبووە. بۆ خوای پەروەردگار ئەمە وا بێ، تاوەکو منەتی هیچ مرۆڤێک بەسەر موسڵمانان و کەعبەوە نەمێنێ کە بڵێ من ئاوەدانم کردوویەوە. خوا خۆی ئاوەدانی کردووەتەوە. ها حیکمەتەکانی خوا چەند جوانن، پاشی دوو هەزار ساڵ دوای ئەوە پێغەمبەری ئاخری زەمان لەوێ لەدایک دەبێت کە حەزرەتی محمدە صلی اللە علیە وسلم، ئەو پێغەمبەرەش پێغەمبەری ئیقلیمێک و ناوچەیەک نیە، رحمتا للعالمینە، ئەبێ شوێنی لەدایکبوونی ئەو رەحمەتە ناوەڕاستی ئەم سەر زەوێ بێ بۆ وەی جیاوازی کەس نەکا. چاو لێ کاری خوا ئیبراهیم ئەو زەمەنە ئەوانە هەر نازانێ ئەمە چ حیکمەتێکی تێدایە زانستی جوغرافیا چی دەڵێ کێ لەوێ لە دایک دەبێ حەقی نییە بەسەرەوە خوا وا دەفەرمێ یەکسەر سەمیعنا واتعنا تەسلیم بوو ئیبراهیم داینان و پشتی تێکردن و گەڕایەوە ئەگەر بە ئەمری خوا بە جێمان دێڵی یان هەر خۆت وا پێ خۆشە، فەرمووی، بە ئەمری خوا لێرە بە تەنها بە جێتان دێڵم. فەرمووی، دەی کە مادام بە ئەمری خوا بە جێمان بێڵی، ئیذا لا یضیعنا اللە، وەڵڵا خوا زایەمان ناکا و بە فیڕۆمان نادا. من وا ئەزانم خۆت بە جێمان دێڵی و لێمان عاجزی و لە من تووڕەی. مادام ئەمری خوا بە ئیتر هیچ قسەیەکم نەما. سبحان اللە هاجرە تەسلیم بە ئەمری خوا بوو اذا لا یضیعنا اللە دڵنیام خوا زایەمان ناکا و بە فیڕۆمان نادا تۆ تەسلیم بە خوای پەروەردگار بە بزانە مشکیلەت دەبێ پاشان بەڕێزان پرسیارێک دەکرێ باشە بۆ ئیش براهیم دەبێ بە جێیان بێڵێ ئەی بۆ لەگەڵیان نەمێنێتەوە خۆخواپەرستی بە خێزانی دەستەجەمعی باشترە ئیبراهیم ڕێنمایی دینداریشیان دەکا بۆ ژنێک و مناڵێک بە تەنها لەو شوێنەدا بۆ ئەوەی بسەلمێ بە کردار بسەلمێ ڕۆزیدەر و پارێزەر بەس اللەیە تۆ کە خێزانت هەیە ژنت هەیە مناڵی ساوات هەیە وا مەزانە ئازیزەکەم تۆ ڕۆزیدەریانی و کاسبکاریانی و پارێزەریانی بە نمونەی عەمەلی خوا دەبێ ئیبراهیم تۆش وازیان لێ بێنی تۆش بڕۆ ئەو ژن و مناڵە واز لێبێنە بۆی منەتی هیچ کەسیان لەسەر نەبێ بسەلمێ الرزاق اللەیە دەی لەوە مەترسە زۆر کەس حەرام دەخوا ئەڵێ بۆیە حەرامە کە دەخۆم ئەترسم دوایی کە مردم مناڵەکانم بێ سەرپەرشتیار بن مناڵەکانم برسی بن قەت مەترسە لەوەی لە دوای تۆ مناڵەکانت چۆن دەژین چونکە خوا ئەو ڕزقەی مناڵی نەخستۆتە سەر شانی تۆ ئەوە خوا خۆی ڕزقی دەدا ها دەرسە عەمەلیەکە لەوێدا پارێزەری خێزانێک و ڕزق و ڕۆزیدانیان بەخوا کەسی بە کەس نەسپاردووە ئیبراهیم لێیان دوورکەوەوە بەجێیان بێڵە بۆ خوای پەروەردگار هاجرە دادەنیشێ شوکرانەبژێری خوای پەروەردگار دەکا و نانەکە وردە وردە تەواو دەبێ و کوندەی ئاوەکەش لێی دەبڕێ هیچ کانێکیش نیە لێی پڕکەنەوە سبحان اللە لەو کاتەدا کە ئیسماعیل ئافرەت شیری تێدا نەبوو مەمکەکانیشی بەرەو تێری نەخوا وشک دەبن بەڵام سەر ڕای بێ شیری بێ ئاویش بوو، ئیسماعیل لێوەکانی وشک ببوو زمانی دەرکێشابوو لە تین و ئەنا، مەلۆتکەیەکی ساوا هاواری دەکرد دایە گیان ئاو، ئاو، ئەوەندەی ئەزانی بڵێ ئاو و نان. ئا لەو کاتەدا دەفەرمێ حەزرەتی هاجەرە خاتوون سۆزی دایکایەتی جووڵا. دایک ئەبێ ئاوا بە خەم بێ. ڕای کرد بۆ سەر کێوی سەفا. وتی، بەڵکو ئاوێکی لێ بێ، بەڵکو کاروانێک، کەسێک، ئینسان کە تینی بۆ هات، پەنا بۆ هەموو شوێنەکان دەبا. حاجیەکان ئەو شوێنەیان بینیوە کە خوا بە نسیبی کردن و خوا بە نسیب ئێمەشی کا ان شاء اللە. بەڵێ لەو شوێنەدا چووە سەر تەپۆلکەی سەفا، هیچ کەس دیار نییە، بەس بیابانێکی لماوی. گەڕایەوە، ماوەیەک بە ڕاکردن، دوایی بە گلگلۆقە، ئەڕواتەوە بۆ سەر کێوی مەڕوە. دیسان گەڕایەوە سەر کێوی سەفا. حەوت جار ئەو بەینەی کرد. بەڵام لەو کاتەدا هەر لە دڵی خوا دەیگوت اذا لا یضیعنا اللە، خوا زایەمان ناکا، دڵنیام خوا زایەمان ناکا، چونکە ئیبراهیم لەسەر ئەمری خوا ئێمەی لێرە داناوە. لەو کاتەدا کە لەو بەینەدا بوو لە جاری حەوتەمی گەڕانەوەدا بوو سەیری کرد ئەوە کانییەک لەبەر قاچی ئەو مەلۆتکە ساوەدا هەڵقوڵاوە. جوبریلی ئەمین شاپاڵی خۆی بەڕی خۆی لەو عەرزان ڕەقە داوە، لەو لمە بیابانە ئەو کانییە دێتە دەرەوە. یەکێ دەپرسێ، ئەی باشە خوای پەروەردگار بۆ لەسەر کێوی سەفا لەو بەرزاییە لەو مەڕوە لەو بەینەدا ئاوەکەی هەڵنەقوڵاند بۆ لەبەر دەمی قاچی مناڵێکا بۆ ئەوەی خوای گەورە لەم دەرسایە نیشانمان دا بەڕێزان ئێمە چیرۆک ناگێڕینەوە ها ئیسلام هەمووی حیکمەتە تێبگە لە دینەکە بۆیە لەبەر دەمی قاچی ئەو مناڵەیا خوای گەورە نیشانت دەدا تۆ کاسپی بکە هەوڵ بدە بەڵام دڵنیابە جاری وایە تۆ ئەڵێی لەو شوێنە ڕزقم دەست دەکەوێ بیرت لە فڵان شوێن نەکردۆتەوە خوا لەو شوێنە بۆت دەنێرێ بۆ ئەوەی بسەلمێ الرزاق ڕۆزیدەری تەواو هەر اللەیە ئەها مناڵێکی ساوا کە هیچ دەسەڵاتی نیە مەڵێ من نانی مناڵەکانم دەدەم جاری وا لە ژێر قاچی مناڵەکەتا نانەکە دێتە دەرەوە ئاوەکە دێتە دەرەوە خوای گەورە ئەو کانی هەڵقوڵان بەڵێ بەلاتەوە عەجیب نەبێ بڵێ چۆن هەر ئاوا کانێک هەڵقوڵا لە شوێنەکە کە بە عمری خۆی ئاوی لێ نەبووە بەڵێ ئەوە خوایە خوا هیچ شتێ لە دەسەڵاتی خوا عاسێنە ئەی خاوەنەکەی بوونەوەر تەحیاتی زۆرت لەسەر بەخشەری زانست و ژیری خالقێکی بە تەگبیری کارسازی ئەندازەگیری بێ ڕاوێژکار و وەزیری خاوەنی هەر هەموو بوونی پادشای بێ چەند و چوونی هەر چەند پەنهان و نادیاری ئەوەندە ئاشکرا و دیاری بە هەرچی دار و نادیاری ئاگاداری کێ خەڵقی کرد تاقە گوڵێک؟ کێ ترپەی بەخشی بە دڵێک؟ کێ باڵای بەخشی بە چڵێک؟ مرۆ و پەری و زیندەوەران هیچ کام نەبوون بە فەرمانی شاهانەی کون هێنرانە بوون. پەیامت ڕاست و ڕەوایە، توانات خێرایە و ڕەهایە. ئەلکترۆن و ئەستێرەیەک، مەرگ و زیندووبوونەوەیەک وەک یەک وایە لە پەنجەی قودرەتتدایە. هەر کەسێ بە تۆ بنازێ لە سایەی بەخششێکدایە بێ کۆتایە، ئەوەش لە تۆ بێ ئاگایە بێ بەقایە، ئەگەر گەدا یاخود شایە تۆ زوبایە لەگەڵ پەروەردگارا بە، بۆ خوای پەروەردگار ئەوەندە ئاسانە لەو ئەرزەڕەقە بە یەک کون فەیەکون ئاو هەڵقوڵا سبحان اللە دەرگای ڕەحمەت کرایەوە. ئا لێرەدا دەرسی گەورە دەخوێندرێت، دەرسی سۆزی دایکی ڕاستەقینە، ئەمە دەرسەکە بۆ دایکان کە سۆز و میهرەبانیتان هەبێت بەرامبەر بە مناڵەکانتان. لەم بەرە جێژنانەدا دەڵێین، هاجەرە بۆ بە بێ مێرد لەوێ بوو؟ بۆ ئەوەی ببێتە نموونە بۆ ئەو دایکانەی هەم دایکن هەم باوکن. هاجەرە خاتوون نوێنەری ڕاستەقینەیە لە بەهەشتا ان شاء اللە بۆ ئەو ژنانەی کە خوا لە دنیادا بەسەریان دەکاتەوە بە بێ بوونی هاوسەر یان بە دووری هاوسەر هاوسەری هەیە لە ژیاندا نەماوە یان هەیەتی و لە سجنەکانایە و لێی دوورە هاجەرە خاتوون نوێنەری ئەو شێرە ژنانەیە کە دوو دەور دەبینن هەم دایکن هەم باوکن ئەوانەی کە لەسەر مناڵی هەتیو دادەنیشن کە مناڵەکانی ساوان و مافی شەرعی خۆیەتی شوو بکاتەوە لەبەر خاتری ئەو خوای گەورە ئەو مناڵانە بەجێ ناهێڵێ و بەخێویان دەکا و گەورەیان دەکا خوشکانی بەڕێزی ئازیز ئێوە لەگەڵ هاجەرە خاتوونان لە بەهەشتا ئیشاڵڵا ئەو ئافرەتە بەڕێزانەی کە مێردەکانیان سجنە ئێستا چەند سجنمان هەیە خۆزگا سەرۆکایەتی هەرێم هەر کەسە بەقەدەر ئەوەی کە جەریمەیەکی کردووە یاسایەکی شەیە بە شەریعەتی ئیسلامی تاوانەکە سزای بۆ داندراوە بەڵام زۆر کەس هەیە هەر بەبێ مەحکەمە هێشتا گیراوە هێشتا سزاکەی قورسە لە چاو ئەو تاوانە بەقەدەر ئەوە نییە خۆزگە لەم بەرە جێژنانەدا پێداچوونەوەیەک بکرایە خۆزگە بکرایە و عەفواتێک ببدرایە دڵی چەندین مناڵ و ئافرەت خۆش بکرایە ئەو ئافرەتە بەڕێزانەی کە مێردەکانیان لە سجندان وەکو نە ئەوەیە بێوەژن بن نە ئەوەیە هاوسەردار بن کەچی بە قەدر و حرمەتەوە لەسەر ئەو مناڵی وایە مناڵێکی هەیە والله وایە دوانی هەیە وایە پێنجی هەیە دادەنیشێ بە حیا و حرمەت و ئەدەبەوە ئەو مناڵانە بەخێو دەکا ئێوە ان شاء الله لەگەڵ هاجرە خاتونی خێزانی ئیبراهیمە حەشر دەکرێن لە قیامەتە ئەوانەی کە سجنتان هەیە، ئەو کەسانەی کە کچەکەت لای کەسێکە کە سجنە، هانی مەدە مناڵەکان بەجێ بێڵێ، با ئەو دەرەجە گەورەی لە دەست نەچێت، دنیا بەری کورتە، پاداشتی خوایی گەلێک گەورەیە، تۆ دەبی بە هاوڕێی هاجەرە خاتوون لە بەهەشتا ان شاء اللە، ئەو ئافرەتانەی کە مێردیان خراپە، بەڵام کە سەیری مناڵەکەی دەکا ناتۆرێ، ناچێتەوە ماڵی باوکی، لای خەڵک زەممی ناکا، ئەڵێ با مناڵەکەم بێ دایک نەبێ، زۆر ئافرەت هەیە دانی بە جەرگی خۆیان گرتووە لە پێناوی مناڵەکانیا ئەینا ئەو مێردە شایەنی ئەوە نیە ئەو ئافرەتە لەگەڵیا بێ بەڵام لەگەڵیا دەبێ لە پێناوی پاراستنی مناڵەکان و سۆزی دایکایەتیدا ئا ئەوانەش هاوڕێی هاجەرە خاتوونن لە بەهەشتا ان شاء اللە بەڵێ سۆزی دایک و مناڵ بێ سنوورە هاجەرە خاتوون خۆی لەبیر چووەتەوە کە خۆشی تینوویەتی کە سەیری لێوی وشکی ئیسماعیل دەکا ئەو نجارەکانت داس دەکا بە ڕاکردن و ئەملاولا کردن. سۆزی دایک ئەوەندە بە هێزە کە ئینسان هەر کەسێک ببێتە باعیسی لێک جیابوونەوەی دایک و مناڵەک پەنا بە خوا خوا لە ڕەحمی خۆی بێ بەشی دەکا پەنا بە خوای پەروەردگار بەسەرهاتێکە لەم کوردەواری خۆمان ئا لەم سنووری قەزای دووکانە دا ئاماژە بە شوێنەکە ناکەن بەبێ حورمەتی ئەهلەکە ڕووی داوە و دوو ساڵێک لەمەوبەر ئافرەتێک کەسوکاری وای لێ دەکەن کە مێردەکەی بەجێ بێڵێ و بڕواتەوە بۆ ماڵی باوکی بەهۆی نیزاعێکی کۆمەڵایەتیەوە یەک مناڵی دەبێت تەمەنی چوار مانگ ئەو مناڵە چوار مانگە بەردەوام بۆ دایکی دەگریا تەنانەت ئەوای لەلانی وەڕست دەبن جاڕست دەبن بۆیان بەخێو ناکرێ دوای سێ مانگ لە تۆرانی ئەم ئافرەتە کۆمەڵێ پیاوی بەڕێز و حورمەتداری وەکو جەنابتان دەکەونە بەینەوە و ئەم ئافرەتە ڕازی دەکەن و کەسوکاری قەناعەت پێ دەکەن کە بگەڕێتەوە بۆ لای مێردەکەی لەو کاتەدا کاتێک کە دەگاتە ماڵەوە لەگەڵ یەک دوو پیاوە هێناویانەتەوە دایک کە گوێی لە دەنگی کۆرپەکەی دەبێت لە ژوورەوە وەکو شێت و هار بەرەو ڕووی ڕادەکا و دەگریا مناڵیش لە ژوورەوە هەر دەگریا کاتێک کە دەیخەنە باوەشی دایکیەوە سبحان اللە ئەڵێ وەڵاهی بۆنێکی کرد بە سنگی دایکیەوە لوتی پێوە نا و هەناسەیەکی قوڵی هەڵمژی ئا لەو کاتەدا دەستەکانی شل بوون کە لێیان کردەوە ڕایان وەشان ڕوحی تیا نەمابوو لەبەرەوە مەبە بە باعیسی لێک دابڕان زۆر کەس هەیە پەنای بۆ هێنای وڵێ توخوا لەم بەرە جێژنانەدا بەڵکو بە مناڵەکەم شاد بمەوە باوکان دایکان براکان مەبنە باعیسی لێک خەڵوەشاندنی خێزانەکان ئا لەوێدا لە بەینی سەفا و مەروەدا ئێمە ئەوەمان بۆ دەرەکەوێ کە سۆزی دایک ئەبێ دایک لەگەڵ مناڵا بژی ئەبێ قەدر و حورمەتی دایکایەتی پارێزراو بێ بەڵێ لە دوای تەنگانە فەرحی ئازیزان لە دوای ئەو تەنگانەیە ئاوی زمزم پەیدا بوو زۆر جار تەنگانە دەگاتە لوتکە مەویز مەبە لە ڕەحمەتی خوا ئەمجا خوا دەرگای ڕەحمەت دەکاتەوە یەک دڵۆپ ئاو لە کوندەکەیان نەمابوو سەحراش وشک و بێبیاوەنە ڕێبوارێکیش بە ڕێگادا ناڕوا یعنی لوتکەی لوتکەی لێ قەومان ئا لەوێدایە ئاوی زمزم پەیدا دەبێ بۆی پێمان بسەلمێنە قەت مەویست ببە لە ڕەحمەتی خوا هاجەرە کە ئەو ئاوەی بینی بە زمانی عیبری وتی زەمزەم زەمزەم کۆببەوە کۆببەوە مەڕۆ حەوزی بۆ کردە پێغەمبەر فەرمووی هاجەرە پەلەی کرد دایکەکەمان ئەها مرۆڤ بە پەلەیە ئەگەر نەیوتایە کۆببەوە و حەوزی بۆ نەکردایە هەتا قیامەت جۆگایەکی جاری دەبوو بەڵام هێندە حەزی لە ئاوەکە بوو لە تاوی مناڵەکەی کۆی کردەوە بۆی بە فیڕۆ نەچێ سبحان اللە لەو کاتەوە ئاوەکە وەستا نە لەبەری دەڕوا نە لە کەم دەکا موعجیزەیەکی خوا لەم سەر زەوێدا نازانم ئەوانەی بێ باوەڕن ئەمانەی بێ ئیمانن ئەمانەی خوانەناسن عەقڵیان نییە ئەرێ هۆشیان نییە ئەرێ بۆ سەیری بەس بە ئاوی زمزم ئینسان موسڵمان بێ بەسە ئاوێکە لە جیاتی خوای گەورە ئەی بۆ ئاوی بۆ نانی بۆ نەناردن ئەم ئاوە خۆراکیشە ئەبو زەڕی غەفاری یەک مانگ لە بەرگی کەعبەدا لە ترسی کافرەکان خۆی شاردەوە قەسەم بە خودا فەرمووی بەس ئاوی زمزمم خواردووەتەوە ئاوی زمزم خۆراکە یانی خۆراکێکە موغەززیە لە جیاتی خواردنیش دەکەوێت دووەمیان قەت خراپ نابێ هەموو ئاوێک بە سێ چوار ڕۆژ بۆ گەن دەکە ئەو تێک ناچێ سێمیان هەرگیز لەبەری ناڕوە ئەو کانێ کەس لێی نەخواتەوە لەبەری ناڕوە هەموو دنیاش لێی بخواتەوە دڵۆپێکی کەم ناکە بە دەیان مەزەخەی گەورە چوار پێنج ملیۆن حاجی ئەو هەموو مەککە و دەور و بەر و ئەترافی بە یەک دەقە ئەو ماتۆڕە شەو و ڕۆژ ئاو هەڵدەیەنجێ یەک سانتی نیش نار نابەزێ ئەو کانییە ئەمە ئەگە قدرەتی خوای پەروەردگار نەبێت لەو بیابانەدا ئەم کانیە چۆن بە مروری هەزاران ساڵ ئاوا دەمێنێتەوە حتا مەخلوقات زیاد دەکە ئاوەکە هەر زیاتر دەکا لێشی ناڕ لێی مەخەوە لێی ناڕوە لەبەری ناڕوە و داش نابەزێ لە شوێنەکەی خۆیان پەروەردگار ئەمانە هەموو نیشان دەدا واللهی ئەمە هەم بۆ ئەوەی ئینسان خوای خالقی خۆی بەڕاستی بناسێ ئیمانەکە شهودیە ئەم سەعی سەفا و مەڕوایە حاجیانی بەڕێز بینیویانە ڕکنێکی حەج و عەمرەیە دەبێت بکرێ کە چویە حەج یان عەمرە دەبێت ئەو سەعی سەفا و مەڕوایە بکەیت تا قیامەت دەبێ ئەمە هەموو دەقەیەک بکرێ چونکە عەمرە هەموو دەقەیەک دەکرێ حەج ساڵی جارێک دەکرێ خوا لە عەمرەشا ئەمری کردووە دەبێ بیکەی دەبێ لەوێشا بگەڕێی بۆی هەموو دەقەیەک هەموو سەعاتێک ئەو هاتوچۆی هاجەرە یاد بکرێتەوە بۆ یاد دەکرێتەوە تاوەکو ئەو کەسەی دەچێ بۆ حەج یان هەموومان یەقینی هاجرەت بۆ پەیدا بێ وەکو هاجرە تەسلیم بە ئەمری خوا بە دڵنیابە خوا زایان ناکا ها لە حەجا حاجی دروشمەکەی ئەوەی دەڵێت لەبەیک اللهم لەبەیک لەبەیک لا شەریکە لەکە لەبەیک لەبەیکە خوایە وڵامی ئەمرەکەی تۆم داوەتەوە من لاسای هاجەرە خاتوون دەکەمەوە لەم شوێنەدا چۆن هاجەرە بەبێ ئەوەی بزانێت بۆ وا دەکات تۆ فەرمووت و ئەو جێبەجێی کرد خوایە منیش وا دەکەم مام حاجی بەڕێز کاکی حاجی دەبێ ئاوا بێت گەن پیرەکانی خۆمان جاران داوت فڵانکەس نەچێ بۆ حەج بۆی ڕاناگیرێ مەبەستی ئەوە نەبوو بە لە گەنجیا نەچی بۆ حەج بەعەکسەوە لە گەنجیا باشە حەج بکەی مەبەستیان ئەوە بوو دەترسین هێشتا ئیمانەکەت نەگەیشتبێتە ئەو پلە کامڵەی کە لە حەج هاتیەوە ئەوەندە تەسلیمی ئەمری خوا بی غەیری خوات لەبیر نەبێ ئەبێ ئەو کەسەی حەجی کرد گۆڕانکاری بەسەرا بێ حەج بەڕاستی هەر سەفەرێک و گەشت نییە عەمرەکردن هەر گەشتێک نییە ئەبێ وەکو هاجەرە لێ بێ چونکە تۆ سەفا و مەروەت بینیوە ئاوا تەسلیم بە ئەمری ڕەب العالمین بی چونکە تۆ لەبەیک اللهم لەبەیکت کوتووە حەج گاڵتە نییە حەز زۆر گەورەیە ئەگە ئینسان لێی حاڵی ببێ دووەمیان بۆیە ئێمەی موسڵمان دەبێ بەو شوێنەدا بڕۆین تا بەبیرمان بێتەوە ئێمە نەوەی ئەبڕاهیمین ئیبڕاهیمین ئێمە نەوەی هاجەرین ئێمە لە دایک و باوکێکین باوە گەورەمان ئیبڕاهیم دایە گەورەمان هاجەرە ئوممەی ئیسلامی لەم دوو تێکۆشەرە لەم کەڵە پیاوە و شێرە ژنە هەڵکەوتووە دەی شانازی بە ئیسلامەکەی خۆتەوە بکە ئێستا کابرا پێی یینە کوڕەکەی ناوی فەڕەنسۆ بێ بەڵام ناوی ئیبڕاهیم نەبێ بەداخەوە خەریکە ناوە غەربیەکانمان بەسەرا زاڵ دەبن دەی شانازی بە ئیسلامەتیەکەتەوە بکە ئازیز دەکەم چونکە تۆ نەوەی دوو تێکۆشەری بێ منەت کاری منەتیان بەغەیری خوا نەبێ بەکەس نەبوو ئیبڕاهیم لەگەڵ سارا سێیەمیان، سەفا و مەڕوە و ئەم ڕووداوە بە بیرمان دێنێتەوە، هەر کەسێ دەیەوێ ناوی زیندوو بێ، هەر کەسێ دەیەوێ حورمەت و حەیای پارێزراو بێ لە دنیا و لە دوای مردنی و لە قیامەتا، با شوێنکەوتووی ئیسلام بێ، با ئەمری خوا جێبەجێ بکا. ها هاجەرە خاتوون وەرە هەموو کتێب بخوێنەوە، من بە تەحەداوە دەڵێم زەلامێک نییە بزانێ هاجەرە ناوی باوکی چییە، کەسێ نییە بزانێ هاجەرە ناوی دایکی کێیە. جاریەک بوو خزمەتکاری ماڵان بوو درا بە ئیبراهیم لە کاتێکا کە لە دەستی نەمرود خوای گەورە ڕزگاری کرد کەچی ئەم ئافرەتە چونکە بۆ خوا سوڵحە گەورەترین پاشای ئەم سەر زەویە هەتا هەژارەکە گەورەترین ڕەیس جمهور و دەسەڵاتدار و سەرەک وەزیران دەبێ وەکو هاجەرە بڕوا هاجەرە گورگە لۆقەی کردو بێ تۆ گورگە لۆقە بکەی هاجەرە بە هێواشی ڕۆشتو دەبێ بە هێواشی بڕۆی بەڵام ئەبوو جەهلێک کە دیواخانی هەبوو کە ڕەیس عەشیرەت بوو کە پیاوی ناوداری عەرەب و مەکە و قوڕەیش بوو چونکە دژایەتی خوای کرد ماڵەکەی و دیواخانەکەی ئاودەستخانەیە حاجەکان دەستیان تیا باوگاندووە ئەوە ئیسلامە ئەو کەسانەی کەوا ئازادیان دەوێ ئەو کەسانەی دیموکراتیان دەوێ ئەو کەسانەی تێکۆشانی میلەتی شۆڕشگێڕیان دەوێ وەرە شانازی بە ئیسلامەوە بکە ئەوە ئیسلامە بێکەس کەسدار دەکا و بەرز دەکاتەوە کەسداری دەسەڵاتداری ملهوڕ سەرشۆڕ دەکا و ماڵەکەی دەکا بە ئاودەستخانە. ئایا بیر هەیە، فکر هەیە لەمە جوانتر؟ ئەوە سەفا و مەڕوە ئەوەمان بە بیر دەخاتەوە. ئەگەر دەتەوێ دیواخانە نەبێتە ئاودەستخانە، وەرە شوکری خوای تێدا بکە، وەرە خواناسی تێدا بکە. بەڵێ خۆشەویستان، ئیبڕاهیم کە مناڵەکەی بەجێهێشت و هاجەرەی بەجێهێشت سێ دوعای کرد، دووەمیان فەرمووی فاجعل افئدە من الناس تهوی الیهم یاڕەبی خوایە دڵی کۆمەڵە خەڵکیان بۆلا ڕابکێشی و دەورایان ئاوەدان بێ و بەیەکەوە بژین و دەوریان قەڵەباڵغ بێ سێیەمیان فەرمووی وارزقهم من الثمرات خوایە ڕزق و ڕۆزی خۆتیان بەسەرا ببارێنی ڕزق و ڕۆزیان بۆ بنێری هەر سێ دوعاکەی گیرابوو هەر دەستەوە بەزێ هۆزی جورهم قەدەری خوای گەورە چۆنە سەدێکیان هەبوو وەکو بەحری دووکان سەدیان لێ بەرکرد بوو ئەو سەدە لە شەوێکا تەقی، ئاوەکەی هەمووی ڕۆی لە بەری ندەشجان، کوتیان با بگەڕێین بە دوو شوێنێکا بەڵکو ئاوەدانێکمان دەست کەوێ و کانی و ئاوێکمان دەست کەوێ، کە هاتن تەیر لە سەر ئەو شوێنە بوو، وتیان وەڵڵاهی قەت تەیر لە سەر ئەو شوێنە نەبووە، تۆ بڵێی کانی و ئاوێک پەیدا نەبووبێ، خوا ئەو سەدەی ئەو شەوە تەقاند، ئەو هێزە جورهومیەکانی هێنان بۆ ئەوەی کەعبە ئاوەدان بکاتەوە. هەموو ڕزق و ڕۆزی ئەم دونیایە بە چاوی خۆت دەیبینی و ڕوو لەو مەککەیە دەکا. ئەو پارە جوانەی خۆت کە دەیبەی لەوێ سەرفی دەکەی وازانی یەک دینارت سەرف نەکردووە. دوعاکەی ئیبراهیم هەر سێکی گیرا بوو. ئا لەوێدا پێمان دەفەرموێ ئیسلام بۆ سێ شت هاتووە، وڵاتی ئەمین و ئامان، بەیەکەوە ژیان و دۆستایەتی مرۆڤەکان، ڕزق و ڕۆزی و تێروتەسەلی مرۆڤەکان. ئەمە هەدەفی ئیسلامە، ئیسلام ئا ئەم سێیەی پێیە، بەڵام ئەم سیانە بۆچی ئەمانەمان پێ بەخشی، خۆ ئیبراهیم فەرمووی، خوایە بۆ ئەمانەم بدەیتێ، ربنا لیقیمو الصلاة، بۆ ئەوەی ژن و منداڵەکەم و نەوەکانم نوێژ بۆ تۆ بکەن، نوێژ بۆ ئەوەی ملکەچی ئەمری تۆ بن، چونکە نوێژ نموونەی هەموو عیبادەتەکان و ملکەچیە بۆ شەریعەتی خوا. بەڵێ خۆشەویستان بۆی نوێژ بکەی هەر کەسێک دەیەوێ وڵاتی ئەمن و ئامان بێ هەر کەسێ دەوێ ڕسق و ڕۆزی فراوان بێ هەر کەسێ دەوێ میللەت و گەل بەیەکەوە بژی بەبێ شەڕ و شۆڵ با ملکەچی ئەمری خوا بێ با ڕووی لە مزگەوت بێ واللهی واللهی ئێمە لەم دینە من پەرۆشی ئەومە ئەم بێ دینانەی ئێمە جاری وایە لە دینەکە حاڵی نین کە دەچنە دەرەوە تێدەگەن دین چ کاریگەریەکی هەیە پیاوێک کسجم بووە لە شاری سلێمانی ئەڵێ ئێمە کە مەحکوم بووین بە شەش حەوت ساڵ زیندانی ژوورێکی بچکۆلەمان تەرخان کرد بۆ خۆمان نوێژمان تیا دەکرد بەڕێوەبەری سجنەکە مدیری سجنەکە وتی نابێ بۆ مزگەوتە ئەمە مەقەڕ ئەمە چییە بێنن ئەو ژوورە بچکۆلێکەمانە کردویانە بە مزگەوت تێنسی تێدا بکەن یاری مێزێکی هێنا و تێنسیان تێکرد و مزگەوتەکەی بە ئێمە داخست زۆر ڕقی لە دین بوو مدیری سجنەکە ئەڵێ خوا کردی هەر ئەو ساڵە ئیفادی بۆ دەرچوو ناردیان بۆ سویسرا بۆ ئەوەی لەوێ فێری ئەوە بێ سجن چۆن تەعاملی لەگەڵ دەکرێت لە وڵاتێکی پێشکەوتوو وەکو سویسرادا ئەڵێ کە هاتەوە وتی ئەو ژورە تێنسەکەی لێلا بن و مزگەوتەکە دروستکەنەوە بەرماڵیشی بۆ بێن و فەرشیشی تیا ڕاخن و بەلوع و ئاویشی بۆ ڕاکێشن وتمان باشە بۆ وا هەڵێستت گۆڕا وتی وەڵاهی من کە چوومە سویسرا یەکێ لەو دەرسانەی کە پێیان وتین ئێوە وەکو سجنەکان گرنگیان پێ بدەن بوونی مزگەوت و پەرستگایە، چونکە هەر کەسێ لەگەڵ خوای خۆیدا ڕوحی پاک بێ لە شەڕ و خراپە دوور دەبێ، لەبەرئەوە فێری عیبادەت و خواناسیان کەن کە بەر بوون ناچنەوە سەر خراپە، بۆیە هاتمەوە مزگەوتەکەم بۆ کردنەوە، لێرە دژی مزگەوت بوو لە وڵاتێکا کە کە بانگی تیا دەدرێ، لە وڵاتێکا کە بانگ قەدەغەیە و منارەی مزگەوت قەدەغەیە لەوێ فێری ڕێزی ئیسلام و نوێژ بوو، هەر کەسێ دەیەوێ وڵاتی ئەمین بێ و ڕزق و ڕۆزی فراوان بێ بە ڕوو لە خوا بێ بەڕێزان یەکێ لەو سەرکردانەی کە لەم حکومەتەیا سەرکردەیە بەڵام پیاوێکی ژیر و بە ویژدانیشە قسەیەکی زۆر جوانی کرد جارێک وتی من کاتێک کە خەڵکی دەبینم دەچێ بۆ مزگەوت گەنجەکان دەبینم ڕوو لە مزگەوت دەکەن دڵم خۆشە هەرچەند خۆم نوێژ ناکەم هەرچەند ڕوو لە خوا نیم چونکە بەسڵەحەتی منی تێدایە ڕۆژنامەنووسەکە لێی پرسی چۆن ئەم قسەیە دەکەی؟ وتی، هەر کاتێک خەڵک ڕووی لە مزگەوت بوو دوو شت ناکا، یەکەم عەرەق ناخوا، تریاک ناکێشێ و موادی موخەدر ناکێشێ، دووەمیشیان ڕووی لە فەساد و بێئەخلاقی نییە و لە دز و نەخۆشە پیسەکان بەدوور دەبین. ئەوەش بۆ قازانجی ئێمەی مەسئولی ئەم حکومەتەیە کە حکومەتەکە گەندەڵ نابێ و ناڕووخێ. چونکە هەر کاتێک گەنجی وڵاتێک دەستیان کرد بە تریاک کێشان و موخەدریات کێشان و بێئەخلاقی و بێڕەوشتی ئەو حکومەتە هەڵدەوەشێ کە هەڵیش وەشێ من تێدا دەچم. فعلەن قسەی پیاوێکی بە ویژدانە، لەبەرئەوە حکومەتی دڵسۆز ئەبێ گرنگی بە خواناسان و بە دینداران و ئەهلی دین بدا، بەڵێ ئەمە خاڵی یەکەم بەڕێزان کە ئی ماڵی ئیبڕاهیم و هاجەرە و ئیسماعیلی پێ تاقیکرایەوە، لە کۆتایدا ئاماژە بەوە دەکەم کە ماڵی حەزرەت ئیبڕاهیم بە تاقیکردنەوەیەکی قورستر لەوە دوای حەفتا و پێنج ساڵ لە تەمەن مناڵی نیە حەزرەت ئیبڕاهیم داوا دەکا خوای پەروەردگار مناڵێکی ربی هب لی من الصالحین مناڵێکی ساڵحم پێ ببەخشە خوا جوابی دوعاکەی دایەوە فبشرناه بغلام حلیم مژدەمان دا بە کوڕێکی حەلیم هێمن ساڵح لەسەرخۆ ئیسماعیلی چاوگەش لەدایک بوو تەمەنی بوو بە دەوری نۆ ساڵان ئا لەو کاتەدا کە ئینسان، فلما بلغ معه السعی، ئەو وەختەی کە پیاو زۆر دڵی بە ئەولادەکەی خۆشە، هەر ئەو کوڕەی هەیە، یەک تاقە کوڕ، پیاوێک عومری تەقریبەن ئەوە چۆتە دەوری ئەمجا هەشتا و پێنج ساڵ و ئەوانەوە، هەشتا و پێنج ساڵ تەمەن، ڕیش سپی برۆکانیشی سپی بووە، ئومێدی نەماوە جارێشکە مناڵی ببێتەوە، لەو حاڵەتەدا خوای گەورە تاقی دەکاتەوە، یا بنی ئنی اری فی المنام انی اذبحک فانظر ماذا تری، ئا لەو کاتەدا خوای گەورە لە خەونا، ها بە وەحی ئاشکراش نا، هەرچەند خەونی پێغەمبەران بەشێکە لە وەحی، ئیسماعیلی بانگ کرد و فەرمووی ڕۆڵەکەم، یا بنی کوڕی شیرینم، تاقانەکەم، خوا ئەمری پێ کردووم سەرت ببڕم. بەڵام فیلمە نامی هەر لە خەوە بۆ ئینسانی ئیماندار خەونێک و واقیع فەرقی نیە مادام خوا ئەمری پێکردم ها ئەوەندە شتەکە ئیبراهیم ملکەچە بۆ خوا خوا بە وەحی جوبریلی بۆ بنێرێ و لە خەوا پێی بڵێ هەر وەکو یەک جێبەجێی دەکا مهمەیە خوا بفەرمێ ئەنی ئەزبەحوکە کوڕم سەرت ببڕم ئاخر سەربڕین تونترین شێوازی گیان لە دەستدانە کێش نەڵێ فڵان کەس لە جیاتی من سەری بڕە بۆ خۆم بەدەستی خۆم ئەبێ سەرت بڕم فانظر ماذا ترا، ئەمە ئەمە باوکان فێر دەکات ڕێزی ئەولادەکانتان بگرن، بۆچوونی گەنجەکان وەرگرن، بەڵام ڕۆڵە تاقانەکەم نامەوێت هەر وا زوو سەرت بڕم، فانظر ماذا ترا، تۆ بیر بکەوانە و ئەمرت بە چییە، ئەی تۆ دەڵێی چی، ئایا ڕووحی خۆت فیدا دەکەی بۆ خوا، قال یا ابت افعل ما تؤمر، بەبێ چەند و چوون. نەیفەرموو سەوفە یەقوولو لە دواییدا یان سەیەقوولو قال هەر دەستەوە بەجێ ئیفعەل ما توومەڕ باوە گیان چت پێ وتراوە ئەوە جێبەجێ بکە نەک هەر سەربڕین کەو ڵیشم دەکەی هەر ئامادەم ئیفعەل ما توومەڕ چیت ئەمر پێ کراوە بیکە ستجدنی ان شاء اللە من الصابرین بە پشتیوانی ئەو خوای گەورە ان شاء اللە هیچ شتێ بە ئازایەتی خۆن نییە ئەگەر خوا ویستی لەسەر بێ و پشتیوانم بێ من ئارام دەگرم لە کاتی سەربڕینە سبحان اللە شەیتان هیچ مەجالێکی نەما چوە سەر ڕێگان ها ختورەکانی مایەوە. ئیسماعیل باوکت دەیەوێت سەرت ببڕێ حەو بەردی بچوکی پێدادا چوو بۆ لای هاجەرە ووتی کوڕەکەت بۆ کوێ ئەنێری ماڵ وێران ئیبڕاهیم سەری ئەبڕێ بە حەوت بەردی بە شەیتان ئەدا چوە لای ئیبڕاهیم ووتی ئەتەوێ بە خەونێکی بە درۆ بە ڕیشی سپیەوە بچی کوڕە تاقانەکە سەر ببڕی ئیبڕاهیمیش حەو بەردی پێدادا بەڵام حەوتی بەردی بچووک یەعنی شەیتان بەو زەخمی خۆیەوە بەرامبەر بە هێزی ئیماندار بچووکە بچووکە بە حەو بەردی بچووک بەڵام ئەو حەوبەردە دەبێ یادی بکرێتەوە لە ڕەجمی شەیتانە لە ڕەجمی شەیتانە ئەو مەوقیفانە دەی شەیتانت ڕەجم کردوە حاجی بەڕێز توخوا کە هاتیەوە مەچۆ سەر ڕێبازی شەیتان چونکە ڕەجمت کرد تەواو شەیتان بچوکە بەرامبەر بە ئاستی تۆ با زەفەرت پێ نەهێنێ سبحان اللە ئا لەو کاتەدا ئیسماعیلی بردە دەشتانیەک ئیسماعیل سێ داوای هەبوو باوە گیان لە دایکم دوورم خەوە ئەمجا سەرم ببڕە نەوەک سۆزی دایکایەتی هاوارکە و نەهێڵێ دووەمیان با چەقۆکەت تیژ بێ نەوەکو ئازارت پێ بگا و بەدەست منەوە ناڕەحەت بی ئەوە ئەولا دەبێ ئاوا بێ بۆ دایک و باوە لەسەر بڕینیشە تخوا با تۆ عەزێتن نەبێ سێمیان لەسەر ڕووبم خە بەسەر ڕوو با پشتە سەرم لێت بێ نەوەکو چاومان لە چاوی یەکتر بێ و سۆزی باوکو ئەولادایەتی نەهێڵێ ئەمری خوا جێبەجێ بکەین لە پشتە ملەوە سەرم بڕە و با ڕووم لە تۆ نەبێ خوا بانگی حەزرەت ئیبراهیمی کرد ئەفەرمێ بانگمان کرد ئەی ئیبراهیم خەونەکەت ڕاستە خەونەکەت ڕاست و دروستە وفدیناه بذبح عظیم ئەوە بەرانێک ئاوڕدەوە کە سەیری کرد جوبریل بەرانێکی لە بەهەشتەوە هێناوە سەر دەبڕێ لە جیاتی ئیسماعیل ئەو بەرانە سەر بڕا بەڵە خۆشەویستان بەرانێک سەر بڕە قوربانی فێری ئەوەمان دەکا مرۆڤەکانی سەر زەوی یەکتر مەکەن بە قوربانی چەقۆ مەخەنە سەر گەردنی یەکتر، خوێنی یەکتر مەڕێژن، وەرە ئاژەڵم بۆ دروست کردووی، ئاژەڵ سەربڕە و ورژی یەکتری پێ تێرکە، ورژی یەکتر مەدڕە. قوربانی ئەو دروشمە گەورەیە کە فێری بەیەکەوە ژیان و نرخی مرۆڤایەتیمان دەکا. بەڵێ لەو کاتەدا بە خۆشی و شادیەوە دەستیان لە ملیەک کرد و قوربانیەکەیان سەربڕی. ئەم دروشمە گەورەیە کە تۆ قوربانی دەکەی یادی ئا ئەو مەوقیفە دەکەیەوە. هەر کەسێک قوربانی بکا بە خالیسەن موخلیسەن بۆ خوا بە مەرجە شەرعیەکانی و دڵی پاکەوە ان شاء اللە خوا چۆن دەرگای ڕەحمەتی لە ئیبراهیم و ئیسماعیل و هاجەرە کردەوە ئاوا ئەو ماڵە ڕەحمەتی خوا ڕووی تێدەکا هەر کەسێک قوربانی بکا بە دڵی دڵسۆزانە چۆن ئەو دڵی دایک و باوکە شاد بۆوە ان شاء اللە ئەو ماڵەت ئاوا لێ تێک ناچێ و ئەولادەکان لەدەست نادەی و زایع نابن ان شاء اللە ئاوا ملکەچی ئەمری خوا دەبن لەبەرەوە قوربانی بکەن و کاتی خوتبەکەمان تەواو بووە، مەرجەکانی قوربانی و قوربانی سڕبڕین و جۆر و شێوازەکانی لە شەریعەتی ئیسلامیدا دەفەرمێت سوننەتە وتاربێژ لە وتاری جەژنی قورباندا بۆ موسڵمانانی باسکە بۆیە ئەو سوننەتەش منیش جێبەجێکەم بەپێی دەستوری شەرع وتارەکان بخوێنینەوە ان شاء اللە ڕۆژی جەژن کە ڕۆژی یەکشەمەیە هەمووتان وەرنەوە بۆ مزگەوت ئەوەندەی دەسەڵات و توانا هەبوو ماڵی نزیک بوو یان دەیتوانی ان شاء اللە بە تێر و تەسەلی ئێمەش بۆ جەنابتانی ڕوون دەکەینەوە کام حەیوانە دەبێ و چۆن سەر دەبڕدرێ و چۆن گۆشتەکەی دابەش دەکرێ و چی لێ دەخۆی و چی لێ ناخۆی بە پشتیوانی خوای پەروەردگار ئەوەندە دەڵێم وتارەکەمان باسی خواناسی بوو وتارەکەمان باسی ئەوە نییە کە حەج کردن هەر سەفەرێکە و حاجی دەڕوا و دێتەوە هەر قوربانی حەیوانێکە و سەر دەبڕدرێ زۆر لەوە گەورەترە پەیوەندی خۆت لەگەڵ خوا ببەستە ئەمڕۆ سەردەمی لاوازبوونی ئیمانە بەڕێزان بەداخەوە با ئیمانەکانمان لەگەڵ خوای خۆمان بەهێزکەین با ڕووبکەینە خوا بڵێین ئیلاهی تۆ خوای منی ژیان بەخش و پەنای منی لە بۆ دەردی کاری ڕوحم دەوای منی تۆ ئیلهامی ژیری من و بناوانی بڕوای منی خونچەی پشکواو، پەڕی نەخشاو، دەریای وەستاو، تۆوی تەقاو، تابلۆ تابلۆ دانراون، بە قەڵەمی تۆ کێشراون. گرێی پەنهانت، گرێی پەنهانت هیچ کەسێک نایکاتەوە. بۆ چرکەیەک غافڵ نابی و وەنەوز و خەو ناتباتەوە. ئەوەی لای ئێمە گرانە، زۆر ئاسانە بە لاتەوە. کێی تر هەیە پەردەی ژیان لە زیندوان لابدات و داباتەوە؟ کەس خوا نیە هەر تۆ خودای. کەس خوا نیە هەر تۆ خودای. پەنا نیە هەر تۆ پەنای. چاکی پاکی تاکی تەنهای بێ کەسی کەسی بێ کەسی. کێ تۆی هەبێ هەر تۆی بەسی. خاوەن دەسی بۆ لێقەوماو فریاد ڕەسی. کە بەندەکە لاڵایەوە وای چەندە گورج و زوو ڕەسی. ئاگاداری چرپەی مێرووی ئاگاداری چرپەی مێرووی بەسەر بەردی لووسا بڕوا بە گەڵا و گوڵ ئاگاداری کە باران ڕوخساری دەشوا بێ ئاگانی لە زیندەوەر چۆن لە هێلکەی بوون ججوقێو بۆ کوێ دەڕوا چۆن ڕۆزی خۆی بەدەست دێنێ و چۆنی دەخوا کە بە باڵا و چڕ و چاوم وەکوو مرۆڤ داڕێژراوم، کە لە جێدا کەسیف نەبووم، وەکوو دارچنار چەقاوم، لە شوکرانەی تۆ دەرناچم، سوپاست کەم هەتا ماوم. هەر چیم هەیە، لە ڕوخسارم، لە هەناوم، دڵم، چاوم، بوونم، ناوم، نانم، ئاوم، تۆ پێت داوم. یاڕەبی خوایە ئەوەی پێت بەخشیوین لێمان نەسێنێەوە یاڕەبی ئەوەی پێت بەخشین بۆمان زیاد کەی لە بەڵاو مسیبەت بە دوورمان کەی ئیمانمان زیاد کەی ئیمانێکی شهودی عاریفانەی خواناسانەمان خوایە بخەیە ئەو دڵ و دەروونەوە خوایە گەورەترین هیوا و مەبەسمان تەنها ڕەزامەندی تۆ بێ یاڕەب العالمین لەم بەرە جێژنانەدا یاڕەبی خوا شفای نەخۆشەکان بنێری لەم بەرە جەژنانەدا خوایە شیفای نەخۆشەکان بنێری خوایە ڕۆژوی ڕۆژی عرفەمان بەنسیب کەی و لەو ڕۆژە مبارەکەدا لە تەواوی گوناهەکانمان خۆش بی ئەوەندەمان ئیسیقام و ئیمان پێ بەخشی لە گوناهی ساڵی ڕاددا هاتوو بە دوور بین یا ڕبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئەوەی مناڵی نییە یا ڕبی خوا پێی بەخشی ئەوەی مناڵی هەیە خوا ئیسماعیل ئاسا بۆی ساڵحکەی ئەوەی مناڵی ساڵحی هەیە بۆی تەمەندرێژ و پڕبەرەکەتکەی یا الله خۆشەویستی و ڕێز و محبەت بخەیە نێوانی ژن و مێردەکانەوە ئەو کەسانەی کە هاوسەریان سجنە یاڕەبی خوایە ئارامیان پێ ببەخشی ئەو کەسانەی لە زیندانە تاریکەکاندان خوایە ڕۆشناییان بە نسیب بکەیەوە خوایە ڕەحم و بەزەیی بخەیە دڵی کاربەدەستەکانەوە یاڕەبی خوایە ساڵحیان کەی یاڕەبی خوایە بیان کەی بە خزمەتکاری ئەم میللەتە ڕەش و ڕووتە ئەو کەسەی کە خواناسە خوایە پشتیوانی لێ بکەی ئەو کەسەی دژایەتی دینەکەت دەکا خوایە ڕەحم بخەیە دڵیەوە لە دینەکەت شارەزای کەی ئەوەی شارەزا دەبێ و سەر سەختانە دەیەوێ ئیسلام هەڵتەکێنێ خوایە کورسی لە ژێریا هەڵتەکێنی یا اللە یا ڕەبی خوایە ئەو ماڵانەی کە قوربانیان تێدا دەکرێت بەڵام مصیبەتیان لێ دوورکەوێتەوە ئەو کەسەی کە دڵی خەڵک خۆش دەکا خوایە دڵ خۆشی کەی ئەو کەسەی بەزەی بە خەڵکا دێتەوە خوایە تۆش بەزەیت پیا بێتەوە بەزەیت بە هەمووماندا بێتەوە عەبدێکی مەزڵومین عەبدێکی بێ دەسەڵاتین عەبدێکین هیچمان نیە ئیلا وە تۆ نەبێ پێمان دەبەخشی یا اللە یا ارحم الراحمین آمین آمین والحمد للە رب العالمین